کاسێتی شەشەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر دیوی یەکەم لە لاپەڕە سەد و بیست و هەشت. خەریک بووم دەموت تۆ وەکو کیسەڵ تەمەڵ و سستی دەمەوێ پێت بڵێم کە ژوورەکەی خۆم بە وردی ڕێکپێک کردووە دایکی سەری بەرز کردەو وتی من هەر ئێستا دێم تاکو بە چاوی خۆم بینم دەکرێت بچیت قاوەیەک دروست بکەیت؟ سۆفیا فەرمانی دایکی بەجێ هێنا دوای تۆزێک هەردوکیان لە چێشخانە دانیشتبوون و قاوە و ئاو و میوە و شیر و قاوەیان دەخوارد. سۆفیا لەناکاو وتی، دایە، هەرگیز پرسیارت لە خۆت کردووە ئێمە بۆچی زیندووین؟ دیسان دەستت پێ کردەوە؟ بەڵێ، من ئێستا دەزانم بۆچی ئێمە لەم سەر زەوییە دەژین کە بەملاو بەولادا بگەڕێین و هەرشتێک ناوێکی بۆ وەدۆزین. سەیرە، من تا ئێستا بیرم لێ نەکردۆتەوە. ئەگەر بیرت نەکردۆتەوە کێشەیەکی گەورەت هەیە، چونکە مرۆڤ حەیوانی عاقڵ و خاوەن توانای بیرکردنەوەیە، کەواتە کەسێک فیکر نەکاتەوە مرۆڤ نییە. سۆفیا، بیر بکەرەوە گەر تەنیا گیاکان و حەیوانەکان ببوونایە کەسێک نەدەبوو کە لەنێوان پشیلە و سەگ و گوڵ و میوەدا جیاوازی دانێت، گیاکان و حەیوانەکانیش گیانلەبەرن، بەڵام ئێمە تاکە گیاندارێکین کە دەتوانین سروشت بۆ دەستەوچینی جۆراوجۆر ڕیزبەندی بکەین. دایکی وتی، تۆ بە ڕاستی سەیرترین کچێکی کە تاکو ئێستاکە بوومە. سۆفیا وتی، هیوادارم وابێت، هەموومان سەیرین. منیش مرۆڤم کەواتە سەیرم. تۆش یەک کچ زۆرترت نییە کەواتە من سەیرترینم. مەبەستت ئەوەیە بەم قسە نوێیانە من بترسێنی؟ دایە زۆر ترسنۆکی. ئەو ڕۆژە سۆفیا چوو بۆ حەشارگەکەی و بێ ئەوەی دایکی بزانێ پاکەتی نامەکانی برد بۆ ژوورەکەی. تەواوی لاپەڕەکانی بەڕیز دانا دوایی بە ئامێرێک کونی کردن و بە پێی بڕوا بەروارەکەیان لە فایلێکدا داینا. دوایی لای سەرووی هەر لاپەڕەیەکەوە ژمارەیەکی دانا بە هەموویەوە نزیکەی پەنجا لاپەڕە دەبوو. سۆفیا کۆکەرەوەی کتێبی فەلسەفەی خۆی بوو، کتێبەکە نووسراوەی ئەو نەبوو بەڵام بۆ ئەو نووسرابوو. چیتر کاتی بۆ ئەنجامدانی مەشقی ڕۆژی دووشەممەی پۆلەکەی نەبوو، لەوانەیە تاقیکردنەوەی پەروەردەی ئایینیان هەبێت، مامۆستاکەیان هەمیشە دەیوت کە بۆ بیروڕای کەسێتی گرنگییەکی زۆر دادەنێت. سۆفیا هەستی کرد بەرە بەرە بۆ ئەو بنەمایە سەرچاوەیەک ئەدۆزێتەوە. یۆنانیگەری، یۆنانیبوون، پزیشکێک لە ئاگر. مامۆستای فەلسەفە ئیتر نامەکانی ڕاستەوخۆ دەناردە حەشارگەکەی. بەو جۆرە سۆفیا بەیانی دووشەمە لە ڕووی عادەتەوە سەیرێکی سندوقی نامەکانی کرد بە تاڵ بوو، کە ئەڵبەت سەیر نەبوو. ڕێگەی قوتابخانەی گرتە بەر و لەناکاو لەسەر زەوی چاوی بە وێنەیەک کەوت. وێنەی ئۆتۆمبێلێک بوو بە ئاڵایەکی شینەوە کە دوو پیتی یو ئێنی لەسەر بوو، ئەمە ئاڵای نەتەوە یەکگرتووەکانە. سۆفیا سەیری پشتەکەی کرد، وێنەیەکی ئاسایی بوو، لە پشتەوە نووسرابوو، بۆ هیلدە مۆلێر کناگ لەلایەن سۆفیا ئامۆندسێن، پۆلی یا بوورن پولی نەرویجی پێوە بوو و مۆری هێزی یوئێن بە ڕێکەوتی پانزەی ژوئەنی هەزار و نۆ سەد و نەوەد. پانزەی ژوئەن، ئەمە ساڵڕۆژی لە دایک بوونی سۆفیا بوو. لەسەر کارتەکە نووسرابوو، هیلدەی خۆشەویست وا دەزانم شایی و خۆشی ساڵڕۆژی پانزە ساڵیت ئێستا تەواو نەبووە. لەوانەیشە درەنگ بووبێت. بەرحاڵ دیاریەکە لە شوێنی خۆیدایە شتێکە کە تەمەنێک دەوامی هەیە. دەمەوێت بۆ جارێکی تر هیوای خۆشبەختیت بۆ بخوازم. لە ساڵ ڕۆژی لە دایک بوونتا لەوانەیە ئێستا بزانی کە بۆچی کارتەکان بە ناونیشانی سۆفیا دەنێرم دڵنیام کە ئەو دەیگەیەنێتە دەستت کۆتایی دایکت وتی جانتا پارەکەتم جانتا پارەکەتت گوم کردووە بەڵێنت پێ ئەدەم سەد و پەنجا کرۆنەکەت بۆ قەرەبوو بکەمەوە لەوانەیە خوێندنگەکەت لە پێش پشووی هاوینەوە پێناسێکی ترت بۆ دەربهێنێت. هەر بژیت باوکت. سۆفیا بێ چرپە لە شوێنی خۆیدا وەستابوو بڕواری مۆری کارتەکەی پێشوو چی بوو؟ هاتەوە یادی کە بەرواری کارتەکەی پێشووش کە لە کەپرەکەدا پەیدای کردبوو هەر ژوئەن بوو. لەوانەیە جوان سەیری نەکردبێت، سەیری کاتژمێری کرد و بە هەڵاتن گەڕایەوە بۆ ماڵەوە. ئەمڕۆ قوتابخانەی درەنگ دەکەوێت و چووە ناو ژوورەکەی و کارتەکەی یەکەمی هیڵدەی لە ژێر ملپێچە سوورەکەوە هێنایە دەر. بەڵێ ڕاستە، مۆری ئەویش پانزەی جوان بوو، کە ڕۆژی لەدایکبوونی سۆفیا و هەروەها ڕۆژی پێش دەستپێکردنی پشووی هاوینە. کاتێک بە دوای یوانا دا بەرەو لای فرۆشکەگە هەڵهات بیری هەر لای کارتەکە بوو. هیڵدە کێیە؟ باوکی هیڵدە لە کوێوە دڵنیایە کە سۆفیا هیڵدە پەیدا دەکا؟ هیچ مانایەکی نەبوو کە باوک لە جیاتی ناردنی ڕاستەوخۆی نامە بۆ کچەکەی نامەکانی بۆ سۆفیا بنێرێت. مەگەر دەکرێت کە ناونشانی کچەکەی خۆی نەزانێ یا کەسێکی مەبەستی گاڵتەی هەیە؟ یا کەسێک مەبەستی گاڵتەی هەیە، یاخود بە ناچارکردنی کەسێکی بێگانە بۆ کاری نامەبەری و گەڕان، دەیهەوێت کچەکەی لە یادی ڕۆژی لەدایکبوونیدا بخاتە تێڕامان و حەیرانی بکات. هەر بۆ ئەوەیە کە نامەکەی یەک مانگ پێشتر ناردووە. لەوانەیە دیاری باوک بۆ کچەکەی ناوبژیوانی ئەو پەیداکردنی دۆستێکی تازە بۆ کچەکەی بێت، کەواتە مانای دیارییەک کە تەمەنێک دەمێنێتەوە هەر ئەوەیە. ئەگەر بەڕاستی ئەم کەسە لە لوبنانە ناونیشانی سۆفیای چۆن بەدەست هێناوە؟ شتێکی ترەوەیە کە هەردووکیان لە یەک ڕۆژدا هاتوونەتە دنیا و هەردووکیان باوکیان لەو پەڕی دنیا بەسەرە بن سۆفیا هەستی کرد خەریکە دەکێشێتە ناو جیهانێکی غەیری سروشتی لەوانەیە بڕوا بە چارەنووس ئەوەندەش ناژیرانە نەبێت لەوانەیە بڕوا بە چارەنووس ئەوەندەش ناژیرانە نەبێت، بەڵام لە هەڵسەنگاندندا نابێت پەلە بکرێ. لەوانەیە ئەمانە هەمووی هۆکاری سروشتی ببێت، بەڵام مەگەر هیلدە لە لیلەسێن دەژیێ؟ ئالبێرتۆ کناکس چون جانتاکەی دۆزیوەتەوە؟ لی لە سێن سەدان کیلۆمەتر لێرەوە دوورە. سۆفیا بۆچی کارت پۆستاڵەکەی لە بەر ماڵەکەی خۆیاندا پەیدا کرد؟ ئایا دەگونجێ دروست کاتێک کە نامەبەر لە نزیکی سندووقی نامەی ماڵی ئەوانەوە تێدەپەڕێت ئەو کارتەی لێ کەوتبێ؟ ئەگەر وا بێت چۆن تەنیا ئەو کارتەی لێ کەوتووە؟ سۆفیا گەیشتە بەر فرۆشگەکە، یوانا هاواری کرد، تۆ عەقڵت لە دەتسووە؟ ببورە یوانە وەکو مامۆستای قوتابخانە ناوچاوی دا بەیەکا هیوادارم وەڵاوی وەڵامێکی گونجاوت ببێت سۆفیا وتی باسی نەتەوە یەکگرتوەکان لە ئارادایە هێزەکانی دوژمن لە لوبنان بەریان بەمن گرت. بێ شک تۆ عاشق بووی شکی تێدا نییە. بە پەلە بەرەو قوتابخانە بە ڕێ کەوتن تاقی کردنەوەی پەروەردەی ئاینی. کە سۆفیا کاتی بۆ خوێندنەوەی نەبوو کاژمێری سێهەم بوو. لە سەر لاپەڕەی تاقی کردنەکەدا نووسرا بوو، شیاوی فەلسەفەی ژیان یەکەم، خشتەیەک دروست بکەن لەو شتانەی کە دەتوانین بیزانین و ئەو شتانەی کە دەتوانین بڕوای پێ بێنین. دووەم چەند هۆکارێکی کاریگەر لە سەر فەلسەفەی ژیان ناو بەرن. سێهەم مانای ویژدان چییە؟ بە بڕوای ئێوە ویژدان بۆ هەموو کەسێک بە یەک ئەندازەیە؟ چوارەم مەبەست لە نرخە گرنگە ئەخلاقیەکان چییە؟ سۆفیا پێش لە دەستپێکردن بە وەڵامدانەوە ماوەیەک دانیشت و فکری کردەوە. ئایا دەتوانێ هیچ کام لەو فیکرانەی کە ئالبێرتۆ کناکس فێری کردووە لێرەدا بەکاری بێنێت؟ وا دیارە ڕێگەیەکی تری نییە. ماوەیەکی زۆر بوو کتێبی پەروەردە ئایینییەکانی نەکردبۆوە. کاتێ قەڵەمی خستە سەر کاغەز لێشاوی وشەکان هاتنە سەر لاپەڕەکە. بۆ وەڵامی پرسیاری یەکەم نووسین دەزانین کە مانگ لە پەنیر دروست نەبووە و لە بەشە تاریکەکەیدا چاڵهایەکی تێدایە هەروا سوقرات و عیسا هەردووکیان حوکمی مردنیان بەسەردا درا و هەموومان درەنگ و زوو دەمرین. پەرستش گەکانی ئاکرۆپۆلیس لە سەدەی پێنجەمی پێش زاییندا لە دوای شەڕ لە گەڵ ئێرانیەکان دروست کرا. غەیبزانی پەرستشگەی دۆلفی گرنگترینی یا گرنگترین غەیبزانی یۆنانی کۆن بوو. ئەمە ئەو شتانە بوو کە دەشێت فێری بیبین و بیزانین. دەربارەی ئەو شتانەی کە دەتوانین بڕوای پێ بهێنین ئەم چەند نموونەی نووسی. بوونی ژیان لە ئەستێرەکانی تردا هەروەها بوونی خودا، ژیانی دوای مردن و ئەوەی کە عیسا کوڕی خوایە یا تەنیا پیاوێکی زانا بووە، لە پڕکردنەوەی خشتەکەدا نووسی. ئێمە بە دڵنیاییەوە ناتوانین بزانین دونیا لە کوێوە هاتووە. جیهانی ئاسایی و گەورەی ئێمە وەک کەروێشکێک وایە کە لە کڵاوی سیحربازێک دێتە دەرێ. فەیلەسوفەکان دەیانەوێ لە چڵەمووی ناسکی لەشی کەروێشکەکەوە سەرکەون و ڕاستەوخۆ سەیری چاوانی سیحربازەکە بکەن. ئایا هەرگیز سەرکەوتوو دەبن؟ هیچ کەس نازانێ ئەگەر زانایەک لەسەر شانی زانایەکی تر بوەستێ، زۆرتر لە لوتکەی مووەکە نزیک دەبێتەوە. بە بڕوای من لەوانەیە بتوانن ڕۆژێک ئەو سەرکەوتنە بە دەست بێنن. کۆتایی لە کتێبی پیرۆزدا شتێک هەیە کە دەشێت یەکێک لەو مۆ ناسکانەی کەروێشک بێ. ئەو شتە بورجی بابل بوو کە لەگەڵ خاکدا یەکسان بوو چونکە سیحربازی گەورە نەیدەویست بوونەوەرە وردەکان لە مووەکانی ئەو کەروێشکە سپیەی کە تازە خوڵقاندبووی زۆر سەربکەون. چووە سەر پرسیاری دوایی چەند هۆکارێکی کاریگەر لەسەر فەلسەفەی ژیانی مرۆڤ ناوبرن، نووسی، شوێن و پەروەردە لێرەدا گرنگە، فەلسەفەی ژیانی خەڵکی سەردەمی ئەفلاتوون لەگەڵ خەڵکی ئێستادا جیاواز بوو، چونکە ئەوان لە کۆمگەی جیاواز و پەروەردەی جیاوازدا دەژیان. هۆکارێکی تر شێوازی تەجرەبەیە کە خەڵک بەدەستی دەهێنن، تێگەیشتنی ئاسایی لە کۆمەڵگەدا بەدەست نایەت. چونکە هەموویان ئەو خاڵە هاوبەشەیان هەیە، لەوانەیە بتوانین کۆمەڵگا لەگەڵ چۆنێتی ئەشکەوتی باسکراو لەلایەن ئەفڵاتوونەوە هەڵبسەنگێنین. مرۆڤەکان دەتوانن بە بەکارهێنانی عەقڵی خۆیان، خۆیان لە تاریکی ڕزگار بکەن. بەڵام خۆ ڕزگارکردنێکی ئاوا شەهامەتێکی تایبەتی دەوێت. سوقرات نموونەی سەرکەوتووی مرۆڤێکە کە توانی بە یارمەتی عەقڵ خۆی لە کۆتوبەندی عەقڵانییەتی سەردەمی خۆی ڕزگار بکات. سۆفیا لە کۆتاییدا نووسی، لە دەورانی ئێمەدا خەڵکێکی زۆر لە وڵات و فەرەنگە جیاوازەکانەوە تێکەڵ بەیەک دەبن. مەسیحی و موسڵمان و بوزایی یا بوزایی لەگەڵ یەکدا لە یەک بینادا دەژین. لە بارودۆخێکی ئاوادا گرنگەوەیە کە بیروباوەڕی خۆت بەسەر کەسدا نەسەپێنیت، نەڵێیت کە بیروباوەڕی هەمووان بۆ من وەک یەک نییە. سۆفیا بیری کردەوە کە وەڵامی باشی نووسیوە، لانی کەم بەشێکی لاپەڕەکەی بەو شتانە کە لە مامۆستای فەلسەفەکەیەوە فێر ببوو پڕ کردووەتەوە. ئەڵبەت دەتوانێ عەقڵی خۆیشی بخاتە کار و سەردێڕی باسەکان بەو شتانەی کە لەملاولەولاوە فێر بووە بخەمڵێنێت. هاتە سەر پرسیاری سێهەم مانای ویژدان چییە بە بڕوای ئێوە ویژدان بۆ هەمووان وەک یەک وایە؟ ئەمە شتێک بوو کە لە قوتابخانە باسی زۆر لێ کرابوو سۆفیا نووسی ویژدان توانایی تاکەکەسییە بۆ وەڵام دانەوە و هەڵوێست وەرگرتن لە سەر ڕاستی و ناڕاستی بڕوای من ئەوەیە کە هەمووان خاوەنی ئەم توانایەن بە واتایەکی تر ویژدان شتێکی زاتییە بێ شک سوقراتیش ڕای وا بوو. بەڵام هەڵوێستی ویژدان لە دەروونی کەسەکاندا دەشێت جیاواز بێت. دەکرێت بڵێین سۆفستاییەکان سەبارەت بەم باسە بە دروستی بۆی دەچوون. ئەوان پێیان وا بوو کە ڕاست و ناڕاست پێوەندی بە شوێن و کۆمەڵگای مرۆڤەوە هەیە. لە لایەکی ترەوە سوقرات پێی وابوو کە ویژدان بۆ هەمووان یەکسانە. لەوانەیە هەر دوو بۆچوونەکە دروست بێ، لەوانەیە کەسێک شەرم لە خۆ ڕووت کردنەوە نەکا، بەو جۆرەش نابێت لە بیر بچێ کە بوونی ویژدان و بەکارهێنانی ویژدان دوو باسی جیاوازە. زۆر جار دەبینرێت کەسانێک بە بێ ویژدانی هەڵسوکەوت دەکەن، بەڵام بە بڕوای من ئەمانەش لە بەشێکی دەروونیاندا خاوەن ویژدانن. هەروا وەکو بەشێک لە خەڵک کە وەک کەسانێکی بە تەواوی بێ عەقڵ دەنوێنن، بەڵام ئەمە بە هۆی ئەوەوەیە کە عەقڵی خۆیان ناخەنە گەڕ. کۆتایی دەتوانین عەقڵ و ویژدان وەک ماسولکە لە بەرچاو بگرین، هەر ماسولکەیەک کە بەکاری ناهێنین لاواز و لاوازتر دەبێت. پرسیارێکی تر ماوە مەبەست لە نرخە گرنگە ئەخلاقیەکان چیە؟ ئەمە باسێکی تر بوو کە لەم دواییانەدا زۆر دەربارەی گفتوگۆ کراوە. بۆ نموونە باشە کە مرۆڤ ئۆتۆمبێل لێبخوڕێت و بە خێرایی لە شوێنێکەوە بۆ شوێنێکی تر بگوازرێتەوە، بەڵام ئەگەر لێخوڕینی ئۆتۆمبێل وشکبوونی دارستان و پیسبوونی هەوا و ژینگەی لێبکەوێتەوە، مرۆڤ ڕووبەڕووی هەڵبژاردنی نرخەکان دەبێتەوە. سۆفیا دوای بیرکردنەوەیەکی زۆر گەیشتە ئەو ئەنجامە کە دارستانە سەرسەوزەکان و ژینگە و کەشوهەوایەکی خاوێن بەنرخترە لە بەخێرایی گەیشتن بۆ شوێنی کار. چەند نموونەیەکی تری باس کرد لە کۆتاییدا نووسی، من خۆم بڕوام وایە کە فەلسەفە گرنگترە لە وانەی ئینگلیزی. کەواتە لە باسی گرنگی نرخەکان زۆر لە جێی خۆیدایە کە فەلسەفە لە ڕیزی وانەکاندا دابنێین و ئەندازەیەک لە وانەی زمانی ئینگلیزی کەم بکەینەوە. مامۆستاکەی لە کاتی پشوودا یا لە کاتی پشووی نێوانوانەکاندا سۆفیای بۆ سوچێک بانگ کرد و پێی وت لاپەڕەی ئاینەکەتم لە پێش هەمووانەوە خوێندەوە هیوادارم ئێوەی خستبێتە فیکرکردنەوە ئەمە هەر ئەو شتەیە کە دەمەوێت باسی بکەم لە زۆر لایەنەوە ژیرانە و پڕ مانا و عاقڵانە بوو هەروەها پشت بەستن بە خۆت مرۆڤی دەخستە تێڕامان بەڵام کتێبەکەت هیچ سەیر نەکردبوو سۆفیا سۆفیا تۆزێک شەرم دایگرت خۆتان وتتان مرۆڤ دەبێت بڕوای تاکەسی هەبێت بەڵێ وایە من وتم بەڵام هەر شتێک ئەندازەیەکی هەیە سۆفیا چاوی لە چاوی مامۆستاکەی بڕی لە پاش تەجرەبە تازەکانی پێی وابوو دەتوانێت ئەو ڕێگەیە بە خۆی بدات وتی من دەستم بە خوێندنەوەی فەلسەفە کردووە فەلسەفە مەجالێکی باش بۆ بیروڕای تاکەکەسی دروست دەکا بەڵام پلەی نمرەکەت بۆ من سەخت دەکاتەوە نمرەی تۆ یا سفر دەبێ یا سەد مەبەستت ئەوەیە کە یا بە تەواوی ڕاستم کردووە یا بە تەواوی ناڕاست مامۆستا وتی دەتوانین بڵێین سەد بەڵام جارێکی تر باسی وانەکەیشت بخوێنەرەوە کاتێک سۆفیا گەیشتە ماڵەوە جانتای لەسەر قادر مەکان فڕێدا و هەڵهات بۆ حەشارگەکەی پاکەتێکی قاوەیی لەسەر ڕەگی دارەکان بوو کەنارەکانی پاکەتەکە وشک بوو کەواتە هێرمس ماوەیەکی زۆر لەمەوبەر هێناویەتی پاکەتەکەی هەڵگرت و چووە ناو ماڵەوە سەرەتا خواردنی بۆ حەیوانەکانی تێکرد و پاشان چوو بۆ هۆدەکەی خۆی لەسەر تەختەکەی ڕاکشا و پاکەتەکەی ئالبێرتۆی کردەوە و دەستی کرد بە خوێندنەوە. یۆنانی گەری. سۆفیا، دیسان هاتمەوە، ئێستا کە باسی فەیلەسوفانی سروشتی و سوقرات و ئەفلاتون و ئەرستۆ دەزانی. بەڵێ، بەشی بناغەیی و سەرەکیی فەلسەفەی ئەوروپات زانیوە. کەواتە لەمەو بەدواوە پرسیارە سەرەتاییەکانی ناو پاکەتە سپییەکان نامێنێت. ئەڵبەت دەزانم مەشق و تاقیکردنەوەی قوتابخانەیشت زۆرە. ئێستا دەمەوێت باسی دەورانی درێژخایەنی نێوان ئەرستۆ لە کۆتایی سەدەی چوارەمی پێش زایین بکەم تاکو سەرەتای سەدەکانی ووستا واتە ناوەڕاست کە دەکاتە سەدەی چوارەمی پاش زایین. دەبینی کە دەمانەوێت باس لە پێش و پاش لە دایکبوونی عیسا بکەین. چونکە لەم نێوەندەدا عیسا و ئاینەکەی پەیدابوو کە یەکێک لە گرنگترین و سەمەرەترین هۆکارەکانی ئەم دەورانە بوو. ئەرەستۆ لە سێ سەد و بیست و دوو پێش زاییندا مرد. ئاتێن لەو کاتەدا شوێنپێی زاڵی خۆی بەسەر ناوچەکەدا لەدەست دابوو. ئەمە تا ڕادەیەکی زۆر بەهۆی ئەو کێشە و ئاشووبانەوە بوو کە لە پاش لەشکرکێشیەکانی ئەسکەندەرەوە سێ سەد و پەنجا و شەش بۆ سێ سەد و بیست و پێنج پێش زایین ڕووبەڕوو ببووەوە. ئەسکەندەری گەورە پاشای مەقەدۆنیە بوو. ئەرەستۆش خەڵکی مەقدۆنیە بوو، ماوەیەک پەروەردەکردنی ئەسکەندەری لە ئەستۆ بوو. سەرکەوتنی تەواو و کۆتایی ئەسکەندەر بەسەر سوپای ئێراندا بەدەست هات. سەڕەڕای ئەوە ئەسکەندەر بە گەورەکردنەوەی ناوچەی ژێر دەسەڵاتی خۆی بۆ میسر و ڕۆژهەڵات تاکوو سنوورەکانی هیندستان، شارستانیەتی یۆنانی پەرەپێدا و بڵاوی کردەوە. ئەمە سەرەتا و دەستپێکی دەورانێکی نوێیە لە مێژووی مرۆڤایەتیدا. شارستانیەتێک پێکهات کە تیایدا فەرهەنگ و زمانی یۆنانی ڕۆڵێکی گەورە و بەرچاوی بینی. ئەم دەورەیە کە نزیکەی سێ سەد ساڵی خایاند بە ناوی یۆنانیگەری واتە هێلینیسم ناوی دەرکرد. وشەی هێلینیسم هەم بۆ ئەم دەورانە بەکار دەبەین و هەم بۆ فەرهەنگی زاڵ و کاریگەری یۆنانی کە لە سێ وڵاتی سەر بە یۆنان، مەقدۆنیا، سوریا، میسر برەوی هەبوو. لە نزیکەی ساڵی پەنجای پێش زاییندا زۆر یابوو ورن ڕۆم لە کاروباری سەربازی و ڕامیاریدا سەرکەوتنی بەرچاوی بەدەست هێنا. ئەم زلهێزە نوێیە بەرە بەرە تەواوی وڵاتانی سەر بە یۆنانی گرت. لەوە بە دواوە فەرهەنگی ڕۆمی و زمانی لاتین بوو کە لە ئیسپانیا لە ڕۆژاواوە تاکوو ناوجەرگی ئاسیا برەوی پەیدا کرد. ئەمە سەرەتای سەرکەوتنی ڕۆمییەکان بوو کە ئێمە ئەم دەورەیە بە کۆتایی دەورانی باستان واتە کۆن دەزانین. پێش لەوەی ڕۆمیەکان جیهانی هێلینیسم داگیر بکەن، ڕۆم خۆی یەکێک لە هەرێمەکانی ژێر دەسەڵاتی فەرهەنگی یۆنان بوو. بەم شێوازە فەرهەنگ و زانستی یۆنان ماوەیەکی زۆر لە دوای ئەوەی کە هێزی سیاسی یۆنان لە ناو چوو بوو، بەردەوام ڕۆڵی گرنگی خۆی دەگێڕا. ئایین، فەلسەفە، زانست. تایبەتمەندی یۆنانیگەری ئەوە بوو کە سنوورەکانی نێوان وڵاتەکان و فەرهەنگە جیاوازەکانی سڕییەوە و لەناوی برد. پێش لەوە یۆنانیەکان، ڕۆمیەکان، میسریەکان، بابلیەکان، سوریەکان و ئێرانیەکان هەر کام خودای خۆیان لە چوارچێوەی ئایینی نەتەوەیی دا دەپەرست. بەڵام ئێستا فەرهەنگە جیاوازەکان بە شێوازێکی گەورە و سیحراوی پێکهات و لە بیرە ئایینیەکان، فەلسەفیەکان و زانستیەکان تێک هەڵکشابوون. دەتوانین بڵێین کە گۆڕەپانی جیهانی جێگای مەیدانی شارەکانی گرتەوە. مەیدانی شارێکی کۆن پڕ بوو لە هەمهەمەی بازاڕ و بازرگانی، هەروەها بیر و ئەندێشەی جۆراوجۆر کە دەهاتنە گۆڕێ. لە بارودۆخی نوێدا مەیدانی شارەکان لە رزق و پێویستی ژیان و فیکرەکانی تەواوی جیهان پڕ بوو. دەنگ و هاوار بە زمانە جۆراوجۆرەکان دەبیسترا. هەروەها کە وتمان فیکری یۆنانی سەبارەت بە ژیان ئێستا زۆر بەربڵاوتر بوو کە ڕابوردوو و لەسەر ناوچەکانی پێشووی فەرهەنگی یۆنان. بەڵام هێدی هێدی خودای ڕۆژهەڵاتیەکانیش لە تەواوی ناوچەکانی دەوری دەریای ناوەڕاستدا دەپەرستران. بەم جۆرە ئاینە نوێکان دەرکەوتن کە لە خودایان و بڕواکانی نەتەوە کۆنەکان سەرچاوەیان گرتبوو. بەڵام کاتێک سنوورەکان لەناوچوون، زۆرییەک لە خەڵک دەربارەی فەلسەفەی ژیانی خۆیان کەوتنە شک و دوودڵی. بە شێوەیەکی گشتی تایبەتمەندی دەورانی کۆتایی باستان گومان و شکی ئاینی بوو. هەروەها لێکپچڕانی فەرهەنگی و بەدگومانی لێکەوتەوە. دەیانوت جیهان پیر بووە. یەکێک لە خاڵە هاوبەشەکانی ئایینە تازەکانی دەورانی یۆنانیگەری، فێرکاری وتەکانی ئەوان دەربارەی ڕزگاربوونی مرۆڤ بوو لە مردن. ئەم وتە و باسانە زۆرتر نهێنی بوون. کەسە بە بڕواکان بە قبووڵکردنی ئەم وتانە و بەرپاکردنی دوعا و خواپەرستی، دەیانتوانی دڵ بە نەمری و هەمیشەیی بوونی ڕۆح و ژیانی هەمیشەیی خۆش بکەن. هەروەها تێگەیشتن لە چۆنیەتی ڕاستەقینەی ئاسمان و جیهان دەکرا بە ئەندازەی دوعا و نزای ئاینی بۆ ڕزگاری ڕۆح لە مردن گرنگ بێت. سۆفیا، ئەمەش باسی ئاینە تازەکانە، بەڵام فەلسەفە، فەلسەفەیش زۆرتر و زۆرتر لە گەیشتن بە ئازادی و ئارامی و خۆشبەختی بەرەو پێش دەچوو. ئێستا بڕوایان وابوو کە تێگەیشتنی فەلسەفی نەک هەر بەنرخ بوو، بەڵکو مرۆڤی لە ترس و هەراسی مردن و بەدگومانی ڕزگار دەکرد. بەم چەشنە سنوورەکانی نێوان ئایین و فەلسەفە بەرە بەرە دەڕەویەوە. بە شێوەیەکی گشتی فەلسەفی دەورانی هێلینیسم زۆر نوێ و ڕەسەن و بناغەیی نەبوو. کەسێکی وەکوو ئەفلاتوون یا ئارستۆیەکی نوێ پەیدا نەبوو. هەر سێ زاناکەی شاری ئاتێن بوون کە پێشەنگی ڕەوتە فەلسەفییەکان بوون. دەربارەی ئەوان بەم زوانە بە کورتی باس دەکەین. لەم دەورانەدا زانستی هێلینیستیش کەوتە ژێر کاریگەری فەرەنگە جۆراوجۆرەکان. شاری ئیسکەندەرییە بۆ شوێنی ڕووبەڕووبوونەوەی ڕۆژاوا و ڕۆژهەڵات و ڕۆڵێکی گرنگی بینی. ئاتێن بەردەوام وەک مەڵبەندی فەلسەفە مایەوە و زانستگەکانی فەلسەفە دوای ئەفلاتوون و ئەرستۆ هەر بەو جۆرە بەرپا بوون. بەڵام ئیسکەندەریە بووە ناوەندی زانست و بەو پەرت و خانە مەزنەیەوە بووە ناوەندی زانستی بیرکاری و ئەستێرەناسی و ژینگەناسی و پزیشکی. فەرهەنگی یۆنانی ئەو دەورانە دەشێت لەگەڵ جیهانی ئەمڕۆدا هەڵسەنگێنین. سەدەی بیستەمیش خاوەنی شارستانیەتێکی زۆر کراوە بوو، ئەم کرانەوە لە دەورانی ئێمەدا بووە هۆی گۆڕانکاریهایەکی قووڵ لە ئاین و فەلسەفەدا. هەروەها کە لە سەرەتای دەورەی ئایینی مەسیحیدا ئایینی یۆنانی، میسری و ڕۆژهەڵاتی لە شاری ڕۆمدا بەدی دەکرا. ئەمڕۆکە لە کۆتایی سەدەی بیستەمدا لە هەموو شارە گەورە و بچووکەکانی ئەوروپادا ئایینی بەشە جیاوازەکانی جیهان پێکەوە دەبینرێت. ئەمڕۆ دەبینین کە چۆن تێکەڵێک لە ئایین و فەلسەفە و زانستی کۆن و تازە دەشێت ببێتە بناغەی ئیدەیەکی نوێ. ئەمی دەو ناسینە نوێیە لە ڕاستیدا تەختە دارگەلێکی ناو سێڵاوە کە لە دەورانە کۆنەکان و دەورەی هێلینیسمەوە سەرچاوە دەگرێت. هەر وا کە وتمان ئەم دەورانە لە دەوروپشتی شتێک خوول دەخوات کە لە لایەن سوقرات، ئەفلاتوون و ئەرستۆوە وتراوە. خاڵی هاوبەشی ئەوان هەوڵ بۆ پەیداکردنی ڕێگەیەکی باشتری ژیان بردنەسەر و کێشەی مردنی مرۆڤ بوو. باسەکانیان زۆرتر دەربارەی ئەخلاق و هەڵسوکەوتی مرۆڤ بوو، لە شارستانیەتی نوێدا ئەخلاق وەک بەرنامەی سەرەکی کارکردن دەرهاتووە. باسەکە زۆرتر لەسەرەوە بوو کە بزانن خۆشبەختی و کامەرانی ڕاستەقینە چییە و چۆن بەدەست دێت. لێرەدا چاوێک بەسەر نموونەی ئەو ڕەوتەی فەلسەفیانەدا دەخشێنین. کەلبیان یا کەلبیەکان دەگێڕنەوە ڕۆژێک سوقرات لە کەناری گاریەیەکدا وەستا بوو سەیری ئەو شتانەی دەکرد کە دەیان فرۆشت وتی زۆرە نەوشتانەی کە من پێویستیم پێی نییە ئەمە دەتوانین بە دروشمی کەلبیەکان بزانین ئەم بیرۆکە لە دەوری چوارسەی پێش زاییندا بەدەستی ئانتی ئانتیس تێنیس بنیاد نرا ئەو لە شاگردانی سوقرات بوو بە تایبەت ئاوەتەخواز و لایەنگری خۆڕاگری و قەناعەتی سوقرات بوو. کەلبیەکان پێیان وابوو کە کامەرانی و خۆشبەختی ڕاستەقینە بەرهەمی شتانتێکی بەرچاوی وەکوو خۆڕازاندنەوە و هێزی ڕامیاری و تەندروستی لەش نییە. واتە شتانێکی بەرچاوی وەک خۆڕازاندنەوە و هێزی ڕامیاری و تەندروستی لەش نییە و بەدەست نایەت. خۆشبەختی ڕاستەقینە ئەوەیە کە مرۆڤ خۆی لە کۆتوبەندی ئەم شتانە کاتی و پێشهاتانە ڕزگار بکا. کەواتە چونکە کامەرانی بەو مەرجانە نییە بۆیە دەکرێ لە بەردەستی هەر کەسدا بێ. خۆشبەختی کاتێک بەدەست هات چیتر هەرگیز لەدەست ناڕوات. ناودارترینی کەلبیان دیۆگەنس یا دیۆجانس بوو کە شاگردی ئانتێس تێنێس بوو کە لە کەپرێکدا دەژیا و لە هەموو داری دونیا بێجگە لە عابا و گۆچان و کیسەیەکی نان هیچی تری نەبوو کەواتە دزینی خۆشبەختییە و کارێکی ئەستەم بوو ڕۆژێک لە کەناری کەپرەکەی خۆیدا لە بەرهەتاودا دانیشتبوو چێژی لێوەردەگرت لەو کاتەدا ئەسکەندەری مەزن چوو بۆ سەر دانی. پادشا لە بەردەمی دا وەستا و پێی وت، چیت دەوێت تاکوو بۆت ئەنجام بدەم؟ ئایا پێویستت بە شتێک هەیە؟ دیوگێنس وەڵامی دایەوە، بەڵێ، بەری خۆرەتاوت گرتووە، بچۆرە لایەکی تر بوەستە. بەم جۆرە دەری خست کە بێنیاز و کامەرانترە لەو گەورە پیاوەی کە لە بەرامبەریدا وەستاوە. بە واتایەک هەرچی کە دەیویست بووی. کەلبیان پێیان وابوو کە خەڵک نابێت دڵنیگەرانی تەندروستی خۆیان بن، تەنانەت ئێش و مردنیش نابێت کەس دڵنیگەران بکا، هەروەها نابێت خۆمان بە ڕەنج و دەردی خەڵکەوە ئازار بدەین. وشەهایەکی وەکو کەلبی مەئاب یا کەلبی مەئابی ئەمڕۆ بە واتای بێباوەڕ بە هاوخەمی و پاکی و خواستی مرۆڤ بەکاردێت و دەرخەری گوێنەدانە بە ڕەنج و ئازاری خەڵک. ڕەواقییەکان کەلبیەکان لە دروستبوونی فەلسەفەی ڕەواقی کە نزیکەی سێ سەدی پێش زایین لە ئاتێن گەشەی کرد زۆر کاریگەر بوون پایەدانەری ئەم بیرۆکەیە زینۆن بوو کە خەڵکی قیبرێس بوو و دوای ڕووداوێکی دەریا چوو بۆ ئاتێن و چووە ڕیزی ڕەواقیەکان. ئەو لایەنگرانی خۆی لە ژێر سەقفێکی ڕەواقدا کۆ کردەوە، بۆیە ناوی ڕەواقی بە سەریاندا بڕا و واتە SIOA لە زمانی یۆنانیدا بە واتای ڕەواقە. فەلسەفەی ڕەواقی لە دواییدا لە وڵاتی ڕۆم گرینگیەکی زۆری پەیدا کرد. ڕەواقیەکان وەک بیرۆکەی هیراکلیتۆس پێیان وابوو کە مرۆڤەکان هەموویان بەشێکن لە عەقڵی هاوبەش یان هەمان لۆگۆس. بە بڕوای ئەوان هەر مرۆڤێک وێنەیەکە لە جیهانێک یاخود دنیایەکی بچووکە کە پیشاندەری دنیای گەورەیە. ئەم ڕوانگەیە بووە هۆی پەیدابوونی بیرۆکەیەک کە پێیوابوو جۆرێک ڕاستی گشتی هەیە کە لە ڕیزی یاسای سروشتیدایە و چونکە ئەم یاسا سروشتیە لەسەر بناغەی عەقڵی نەمری مرۆیی و جیهانی ڕاوەستاوە لە کات و شوێنی جیاوازدا ناگۆڕێت و کەواتە لێرەدا ڕەواقیەکان لایەنی سوقراتیان گرت لە بەرامبەر سۆفستاییەکاندا. یاسای سروشتی هەموو کەسێکی دەگرتەوە بۆ نموونە کۆیلەکان ئەوان کۆبەندی یاساکانی هەر وڵاتێکیان بە لاسایی کردنەوەیەکی ناتەواو لە یاسای گشتی سروشت دەزانی ڕەواقیەکان جیاوازی نێوان تاک و جیهانیان ڕەت دەکردەوە بۆیە ئەم شێوازی بیرکردنەوە بە تاکەیی دەزانن دروست لە بەرامبەری دوو جیهانی ئەفڵاتون.